کە هاتە دەرەوە مەسافەیەک ڕۆشت سەگێکی بینی زمانە بڵێسەی بوو لە تین وانا زمانی ئەهێنا بە عەرزا و بەرزی ئەکردەوە ئەم پیاوە ڕۆشتە ناو ئەو بیرە جزمەکانی پڕ کرد لە ئاو هێنایە دەرەوە دای کرد بۆ سەگەکە سەگەکە تێر ئاو بوو سوپاسی خوای کرد خوا بە بۆنەی ئەمەوە ئەو پیاوەی خستە بەهەشت ئەم بارانی ڕەحمەتە کە چەند ڕۆژێکە دەبارێ ڕەحمەتی خوایە و سەرچاوەی ژیانی گشت زیندەوەریەکە دەبێت قەدری بزانین و سپاسی خوای لەسەر بکەین بە باشی بەکاری بهێنین و بە فیڕۆی نەدەین ئاو سپاس بۆ خوا وڵاتی ئێمە دەوڵەمەندە لە ئاوی شیرین و سازگاردا لە زۆربەی جیهانە بەڕێزان ئەوەندەی نەوت پاڵاوتن پارەی ئەوێ ئاو پاڵاوتن پارەی زیاتری ئەوێ کانیەکانمان کارێزەکانمان بیرەکانمان ڕووبار و جۆگەکانمان شیرینە و زولال و سازگارە شکری خوایەوێ سوپاسی خوایەوێ اعملوا آل داود شکرا ئەبێ شکریش بە عەمەلی بکەین نەک بە دەم بڵێین شکر و بە کردەوە بێ ئەمری خوا بکەین دوێنێ بیست و سێ ی سێ دانراوە لە جیهانا بە ڕۆژی جیهانی ئاو. نەتەوە یەکگرتووەکان لە ساڵی هەزار و نۆ سەد و نەوە و دوو لە بەڕازیل کۆبوونەوە، بڕیارێکیان دا لەبەر گرنگی ئاو ڕۆژی بیست و سێی ئازار، بیست و سێی سێی هەموو ساڵێکی بۆ دیاری کراوە بە ڕۆژی جیهانی ئاو. بۆ پاراستنی ئاو، بۆ زیادکردنی ئاو، بۆ پاڵفتەکردنی ئاو، بۆ ئەوەی کەوا بەشەرییەت لەم نیعمەتە گەورەیە بێبەش نەبێ، دنیا گرنگی زۆری پێ ئەدەن. ئێمەی مسوڵمان لە هەموو کەسێ لە پێشترین گرنگی بدەین بە نیعمەتێ خوا شەست و سێ جار لە شەست و سێ ئایەتی قورئانا باسی ئاوی کردووە پێغەمبەر گیان صلی الله علیه وسلم بە سعدی کوڕی ئەبی وەقاس ئەڵێ کە دەستنوێژە گرێ سێ چوار مشت زیاتر ئاوەدا بە دەم و چاویەوە ئەڵێ ئەی سعد ئیسراف لە ئاوا مەکە ئەگەر لەسەر شەط و بەحریش بووی ئیسراف لە ئاوا مەکە با لەسەر دەریایش بی لە سێ جار زیاتر دەموچاوت دەستت مەشۆرە ئەمانە تەوسیەی خوا و پێغەمەری خوان بۆ ئینسانی مسلمان بۆ ئینسانی عاقڵ کە دەست بگرێ بەم نیعمەتە بەنرخەوە دوو شت هەن لە دنیا ئینسان بێ هیچ کامیان ناژی ئاو و خوێ تا ئێستا لە وڵاتی ئێمە لە هەموو شتێ هەرزانترن بەس قەدریان نازانین تا لێمان دەگیرێتەوە باوباپیرانمان پێمانەڵێن لە جەنگی جیهانی یەکەما کە پێڵێن گرانیە گەورەکە 916 بەرەو سەرەوە خۆ خەڵک لە برسا نەمردووە خوێ نەبووە بۆیە خەڵکی مردووە تەبعەن خوێ نەبوو زەخت دابەزێ فشاری خوێن دابەزێ ئەو کاتە و عالەم ئەتۆزێ ئەڕوا و ئەتلێتەوە و ئەکەوێ و بۆیە ئەو قڕانە بۆ ئەو هەموو خەڵکە مردووە ئاویش ئینسان بێ نەوت ئەژی بێ کارەبا ئەژی بێ مەعاش ئەژی بەڵام بەبێ ئاو ناژی دە قەدری ئاو با بگرین پارێزگاری و پاراستنی ئاو لە ڕووی شەرعەوە واجبە واجبە، بەفیڕۆدان و زایەکردنی ئاو تاوانی گەورەیە، ئیسرافە و تەبذیر، ئیسراف زیادەڕەوی، تەبذیر زایەکردن، ئەوانەی موسریفن لە ئاوا، ان اللە لا یحب المسرفین، خوا خۆشی ناوێن، حەز دەکەی خوا تۆی خۆش نەگەرەک بێ؟ ئەوانەی موبەزیرن لە ئاوە، ئاو دەپژێن و دەڕژێنن، بەفیڕۆی دەدەن، ئەوانە خوا ناوی بردوون بە برای شەیتان، ان المبذرین اخوان الشیاطین، برای شەیتان، حەزەکەی برای شەیتان بی؟ نەخێر کەواتە ئەبێ ئاگات لێ بێ بزانی ئەم نیعمەتە جوانە چۆن دەپارێزی و چۆن خزمەتی ئەکەی خوای پەروەردگار ڕەحمان و ڕەحیمە لە قورئانا زۆر باسی ڕەحمەتی وی خۆی کردووە لە چەند ئایەتێکیانا ئەفەرمێ وهو الذی ینزل الغیث من بعد ما قنطوا وینشر رحمته سورەتی شورا ئایەتی بیست و هەشت خوای ئێوە ئەو خوایەیە ینزل الغیث بارانی فریاکەوتن دەبارێنێ، من بعد ما قنطوا، دوای ئەوەی مردم نائومێد بوون، وتیان ئەمرین لە تینوانە، وشکە ساڵییە، ئیمساڵ گیا نییە، ئیمساڵ مەحاڵە گەنم بێ بە نسیب. ینزل الغیث، غیث، غوث، غوث بەس خوایە، ئاگاتان لێرە بێ، ئەوەی بێ بە فریا ئینسانەوە بەس خوایە، ئەوە باران دەبارێنێ. من بعد ما قنطوا دوای نائومێد بوونی خەڵک وینشر رحمته رحمتی خۆی دەبارێنێ و دەیپژێنێ بەسەر خەڵکا فانظر ئاەتێ تر الى آثار رحمت الله سەیری شوێنەواری رحمتی خوا بکە کیف یحیی الارض بعد موتها چۆن زەوی مردوو زیندوو ئەکاتەوە کە باران دەبارێ بەسەر ئەرزا زەوی مردووە گژوگیا و دانەوێڵە و باغات و جەنگەڵ و کرم و مار و مێروو هەموو مرۆڤ و هەموو زیندەوەر بەو ئاوە زیندوو ئەبنەوە ئەوە خوا بە ڕەحمەتی خۆی ئەو مردووانەی زیندوو کردەوە وهو الذی ارسل الریاح خوای ئێوە ئەو خوایەی با دەنێرێ بشرا بین یدی رحمته ئەو بایە مژدەدەرە لە پێش بارانەکە بشرا بین یدی رحمته لە پێشی بارانەوە با دێت ئەو با بارانی پێوەیە ئەو هەورە بارانی پێوەیە خۆمان دەڵێین بشرا، مژدە ئەدا، بەینە یەدەی ڕەحمەتیهی، ئەو ڕەحمەتی خوایە دەبارێ بەسەرا. کەواتە با قەدری نیعمەتی خوا بزانین و سوپاسی خوا بکەین لەسەر نیعمەتی ئاو. لە شەست و سێ ئایەت قورئان باسی ئاوی کردووە، لەوانە، وانزل من السماء ماء فاخرج به من الثمرات رزقا لکم. فلم تجدو ماء فتیممو صعیدا طیبا باسی دەستنوێژ و ئەوەمان بۆ کاڵێ ئەگەر ئاو نەبوو تەیەموم بکەن بەگڵ بە خۆڵ دەستنوێژ بگرن کە پێ وترێ تەیەموم کەواتە خۆڵ بەدیلی ئاوە وأرسلنا الرياح لواقع فأنزلنا من السماء ماء هر أو باية هورا سارد قرمكان تلقيحك لنتيجة وأخوة باران من بو أباريني والله أنزل من السماء ماء فاحيا به الأرض بعد موتها تنجين دار أو آية ألم تر أن, أن الله أنزل من السماء ماء فتصبح الارض مخضرا ئایا سەیری کردووە خوا لە ئاسمان باران ئەبارێنێ و زەوی پێ سەوز ئەکا تارای سەوز دەپۆشێ وانزلنا من السماء ماء بقدر فاسكناه في الارض بە ئەندازەیەک لە ئاسمان باران دەبارێنمە خوارەوە خوا دەفەرمێ فاسکننا فی الارض لە زەویا جێگیری ئەکەم ئەوە بیری ئیرتیوازیە ئەوە بیری سەتحیە ئەوە کانیە ئەوە کارێزە ئەوە ڕووبارە ئەوە بەحرە ئەوە دەریایە چی ناوە نەی ناو ئەوە بوحەیرە و گۆمە خوای گەورە دیاری کردووە حتا علەما دەڵێن هیچ ساڵێ لە ساڵێکی تر باران زیاتر نابارێ تەقدیرە و بڕاوەتەوە بەڵام من ساڵ لێرە کەمە بارێ لە شوێنە تر زۆرە بارێ لەوێ کەمە بارێ لێرە زۆرە بارێ تەقدیرە زیادوکەمی نییە واللە خلق کل دابەت من ماء خوا هەموو گیاندارێکی لە ئاو دروست کردووە وجعلنا من الماء كل شيء حي هەرچی زیندووە لە ئاو دروستم کردو خوای گەورە فەرمێ بە بەشەریشەوە أمن خلق السماوات والأرض وأنزل لكم من السماء ماء کێ ئاسمان و زەوی دروست کردووە و ئاو لە ئاسمان یەنێتە خوارەوە اللە، ولئن سألتهم من نزل من السماء ماء فأحیا به الأرض من بعد موتها لیقولن اللە، لە ئەبو جەهل و ئەبو لەهەب و پرسیار بکردایە کێ ئاو یەنێتە خوارەوە لە ئاسمان زەوی پێ زینۆ کات و ئەیانو اللە. کەواتە تۆی موسڵمان ئەبێ قەدری ئەو نیعمەت و ئەو ڕەحمەتی خوایە بگری. الم تر ان اللە انزل من السماء ماء فاخرجنا به ثمرات مختلفا الوانها بەینێکی تر بڕۆنە ناو باخەکان هەر گوڵێ لە ڕەنگێ هەر دارێ لە جۆرێ هەر گیایەک تامێک بەرێک بۆنێک ڕەنگێ و فی الارض قطع متجاورات و جنات من نخیل و اعناب صنوان و غیر صنوان یسقا بماء واحد یەک ئاوە خۆن ئەرزی یەک پیاوە بە یەک تراکتۆر کێڵراوە بە یەک بێڵەکان هەڵکەنراوە بەڵام ئەمە تامێ ئەدا ئەمە تامێ ئەدا ئەمە ڕەنگێکی هەیە ئەوە ڕەنگێکی هەیە ئەمە جێگەی تێڕامان و سەرنجدان و سوجدەبردنە بۆ خوا ئەبێ لەسەر ئەم فەرشە سەوزەی خوا، لە ژێر ئەم دەوارە شینەی خوا، لە پاڵ ئەم شاخە بەرزانەی خوا، لەم هەوا پاکەی خوا، لەم کانیاوانەی خوا، ئەبێ سوپاسی خوا بکەی، نەک عەرەق بخۆیتەوە، نەک زینا بکەی. نەک قومار بکەی نەک نێرگەلە بخۆی گەنجەکەم ئەبێ سوپاسی خوای لەسەر بکەی ڕەحمەتی خوا مەگۆڕن بۆ غەزەب ئەگەر ئەگەر لە خۆمانی تێک بدەین خوا بارانمان لێکا بە غەزەب چەند قەومی بە باران لە ناو بردووە بە ئاو من مرسل عليهم الطوفان خوا بە تۆفان هەڵک لەناو با. کەواتە بەڕێزان ئەم نیعمەتی ئاوە ئەبێ دەستی پێوە بگرین. ئێستا وڵاتان بیریان لەوە کردووەتەوە ئاودێران بە قەترەیی بێ. وڵاتی ئێمەش ئەبێ لە بیری ئەوە بن. وەزارەتی کشتوکاڵ و سەرچاوە ئاوییەکان ئەبێ لە بیری ئەوە بێ. هاوکاری جووتیار و باخەوان و حەیواندار و هەموو ئەوانە بکا بۆی ئاو بەفیڕۆ نەڕوا. کابرا ئەڕوا دە ئینچ ئاو هەڵەکاینێ لە عەرزەکەی ئەبێ بە گیا ئەبێ بە هەرێز ئەبێ بە دڕک درەختەکەش تێر ئاو ناخواتەوە بەڵام هەر ئەم ئاوە بە تەنکیەک باخی ئاوت بۆ دێرێ بە سۆندە قەترە قەترە لە بنی نمامەکانە دایێنێ بژاری نابێ ئەوانە یەکێتر لەو ڕێگایانەی بۆ دەستگرتن بە ئاوە ئێستا لە وڵاتان لە زۆر شوێن ئەوە نیە بڕۆیت بەردەمی مەغسەلە بەلوعە بەردەیتەوە لە حەمامە بەری دەیتەوە نا ئەڕۆیتە بەری مەغسەلە کە ئاواکەی ئاوێک پڕی مشتە بێ کە دەستی لابەی ئەوەستێ یەک قەترەی بەزایە ناچێت ئەڕۆیتە ژێری دووشەکە ئاویەت لاچیت ئاوەکە ئەوەستێ ئەمە ئەمە عەقڵە ئەمە عیلمە ئەمە شکوری نیعمەتە ئەمەی ئەڵێی خوا لێو بەزیاو بێ و ئاوە داوتە بە ئێمە ئەمە نیعمەتە ئەنا قوربان تۆ هێی لە بەردەمی بەلوعەی مزگەوتا سەعات و نیوێ ئەخوتفەکەی و مشەکەی و ئاو بە باڵتا هێنی و تەڕ نەبووە و تەڕ نەبووە دەی خوا بیبڕێ هەر تەڕ نابێ ئیشاڵڵا من ئەڵێم پێغەمبەر وتی سەعد لە سێ جار زیاتر نا ئێ کاکە گیان تۆی مسوڵمان ئەم وەسوەسیتە لە چییە ژنی وا هەیە حەوشەکە شۆرێ قادرمەکانە شۆرێ لەبەر ماڵ گونەی داخستووە لەبەر دەرگای حەوشە لە دەرەوە ئیمامی ڕەبانی بچێ بۆ ماڵێ نەبێ لەوێ نەعل لە پێکە نابێت پێڵاوەکانی بێ نەخۆشە قەینا پاک و خاوێنی باش بەزەمە نەخۆشییە ئەمە پێی ئەڵێن وەسواسی ئەمە زۆر بیجوڵێنێ ئەبێ بە ئەلخەناسی پەنا ئەگرم بەخوا لەبەر ئەوە قەدری ئاو بگرن ڕەحمەتی خواتان لێبێ ڕەحمەتی خواتان لێبێ دەستی پێوە بگرن ئەی ماڵێک کە بەلوعەت نییە خۆت بە ئیماندارە زانی سۆندەیەک لە هەرێمی کوردستان لە هانەژاڵەوە لە ئەحمەداواوە هاتووە بۆ هەڵەبجە بە دەیان هەزار هەزار دۆلاری تێچووە و ئاوە تۆ لە بەلو... لە ماڵەکەتانە ڕانابینی بەلوعەیەکی لێ بەسی و بیگریتەوە کە ئیشی پێی نەما ئەیکەی بە کونی زێرا بەکە خۆش و بە ئیماندارە زانی ئەشتی بۆ جمعە و جەماعەت شەو نوێژیشەکەی تەسبیحە سەڵاواتیش ئەدەی نایەن کرێ بە یەکەوە ان المبذرین اخوان الشیاطین ئەوەی ئاو بە فیڕۆدا برای شەیطانە ان الله لا يحب المسرفین ئەوەی زیادە ڕەوی تێکا خوا خۆشی ناوێ فریای خۆت کەوە فریای خۆت کەوە لە شوێنی وایە پەرداخێ ئاو لای لەو دنیای ئەژی بۆم باس کردوون هەر لەم منبەرا جارێکی تر عالمێک چوو بە لای هارونە ڕەشید هارون وتی نەسیحەتم بکە وتی جا گەورەم ئەمیر المؤمنین تۆ گەورە و چاوساغی ئێمەی من نەسیحەتی تۆ چی بکەم وتی تۆ عالمی نەسیحەتم بکە وتی ئەی خەلیفە ئەگەر لە چۆڵەوانی پێ بگیرێی ئاو دەست نەکەوێ پەرداخی ئاو نەبێت چەندێکی پێدەی وتی نیوەی مڵکەکەم اعطی نصف ملکی لکاس من الماء حتی لا اموت عطشانا نیوەی ملکەکەم ئەدەم بەو پەرداخە ئاو بۆی نەمرم بە تینوان وتی گەورەم ئەگەر ئەو ئاوە خوارد لە ناو سکتا حەپس بوو میزو بۆ نەکرا چەند هێدەی بۆی نەجاتی بێ وتی نیوەی ملکەکەمە دەم بۆی ڕزگارم بێ فەرمی قوربان هەرچی دەیە بای پەرداخی ئاوە هەرچیت هەیە بای بە ئیعتیرافی خۆت کەواتە ئینسان ئەبێ قەدری نیعمەتی خوا بزانێ ئەبێ سوپاسی خوا بکا لەسەر ئەم نیعمەتە ئەبێ بە تایبەتی خوشکان دایکان ئافرەتان ئەبێ دەستی پێوە بگرن سەیارە شۆردن حەوشە شۆردن سەربان شۆردن فەرش شۆردن ئەمانە ناڵێن مەیشۆرن بەڵام ئەبێ دەستی پێوە بگیرێ ئەبێ هەوڵ بدرێ زیادە ڕێی دیانەکرێ بۆی خوای گەورە بزانێ ئێمە شکری نیعمەتەکەیەکەین سوپاسی نیعمەتەکەیەکەین لە حەمامە لە مەتعەمە لە چێشتخانە لە ماڵەوە مەتبەخ لە بازار لە شوێنە گشتیەکان ئەبێ ئەم نیعمەتی ئاوە بپارێزین دەسی پێوە بگرین هەمانە بەڵام دنیا بەرەو ئەوە ئەڕوا شەڕی نەوت تەواو بێ و شەڕی ئاو دەست پێ بکە بۆیە ئەبێ هەر لە ئێستاوە دەسی پێوە بگرین هەر لە ئێستاوە دەستی پێوە بگرین، هەر لە ئێستاوە خەمی ئایندەی مناڵەکانمان بخۆین کە نەوتی پەنجا ساڵیان فرۆشراوە، ئاوی پەنجا ساڵیشیان نەفرۆشرێت. لەوە زیاتر وەخت ناگرم لەبەر گەرما، تەڕ و تووشی و بارانەکە، خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ، خوا عاقیبەتمان خێر بکا، خوا ئیسڵاحی حاڵمان بکا، خوا سەرکەوتوو و سەرفەرازمان بکا. هەر لێرەوە یەک داواتان لێ ئەکەم، یەک هەوڵ بدەن ئەم ئاوی تەعزێیە نەمێنێ. بەڕێزان ئەم ئاوی تەعزێیە کاتێ ئەتەوێ باسی بکەی بڵێی با ئاوی تەعزێ نەگێڕین ئەفەنیەکی لێ قنجر مامۆستا بەخوا ئاخر ئەویش مەسرەفی زۆرە وەبێ سەهۆڵی بۆ بێنی و پەرداخی بۆ بێنی و زۆرە زەحمەتە ئێ ماڵی وا هەیە ئەڵێ بیست و هەشت هەزار دیناریان داوە بە ئاو سویسری بیست و هەشت هەزار دیناری ئاو ئاو لە تەعزیا ئێ کاکە بۆ فەقیر هەزار دینار زۆرە سەد هەزار زۆرە ئەم ئاوە با تەرکی کەین لە تەعزیە ڕەحمەتان لێ بێ هەڵبەن مەیخۆنەوە هەڵبەن بەکاری مەیەنن لە ماڵەوە ئەڕۆی بۆ تەعزیە ئاو بخۆ کە چویتە ئەوێ چارەکێ دانیشی ئاو مەخۆ هێنایان بیست جار گێڕایان ئاو مەخۆ بۆ ئەوەی وازی لێ بێنین فەقیر لەمە ڕووزەرتر نەبێ لەمە داماوتر نەبێ خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوایە نەخۆشی زۆر داوای دوعای خێریان لێ کردوین لە هیندستانەوە لە تارانەوە لە بەغا، لە هەولێر، لە سلێمانی، لە هەڵەبجە، لە نەخۆشخانەکان، خوایە بە ناوی پیرۆزت شیفای هەموویان بدەی، خوایە شیفایان بدەی، خوایە شیفایان بدەی، خوایە ناجیحیان کەی لە عەمەلیاتا، خوایە ئەوەی پێ گیراوە ڕزگاری کەی، ئەوەی قەرزارە قەرزی بار بکەی، ئەوەی گیراو و ئەسیرە ڕزگاری کەی، ئەوەی ون بووە یاڕەبی بیگێڕیتەوە، ئەوەی سەرگەردانە هیدایەتی بەی، خوایە وڵاتمان پڕ لە خێر و خۆشی کەی، لە بەڵا و لە ئافات بمان پارێزی، اقول قولی هذا و استغفر الله لی و لکم و لسائر المسلمین. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا آمين